و بەجێهێنانی فەرزێک لەو فەرزانەی کە خوای پەروەردگار بۆ بەرژەوەندی دین و دنیای خۆمان لەسەری فەرز کردوین خوای گەورە و میهرەبان لەم کاتەدا ڕەحمەتی خۆی بڕێژێ بەسەر ئێمە و ئەهلی قیبلەدا بە گشتی خوای پەروەردگار لە ئیسلام زیاتر شارەزامان کە هەموو جمعەیەک هەموو هەفتەیەک وانەیەکی تر لە ئیسلامەتیەکەمان فێر بین و ان شاء اللە کاری پێ بکەین و خوای پەروەردگار لە هەموو لایەکمانی قبول کە اللهم آمین خۆشەویستانم ئێمە لە زنجیرە باسێکدا بووین لەژێر ناونیشانی کەسایەتی مسلماندا گەیشتوینە ئەڵلقەی پێنجەمی ئەو زنجیرە باسە کە زۆریشی ماوە ئەمڕۆ باسی ئەوە دەکەین شەخسیەت، کەسایەتی مرۆڤی موسڵمان لە ئایینی ئیسلامدا زۆر گرنگی پێدراوە. سەرچاوەی گەیاندنی ئەم ئیسلامەتیە بە ئێمە دوو شتە، قورئانی پیرۆز لەگەڵ فەرموودەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم. قورئانەکە خوای گەورە زەمانەتی پاراستنی کردووە بە کەسیشی نەسپاردووە هەر خۆی چۆن لە لەوح المحفوظەوە دابەزیوە سبحان اللە یەکێ لە معجیزاتی ئەم قورئانە ئەوەیە کە گەورەترین معجیزەی هەموو ئیسلامیشە هەتا ڕۆژی قیامەت فەتحەیەک زەممەیەک پیتێک تەنانەت نوقتەیەکی لێ زیاد و کەم ناکرێ وە خوای گەورە نەشی سپاردوە بە هیچ مەلایەک بە هیچ پیاو چاکێک بە هیچ دیفاع لێکەرێک ئەوەیان عایدی خۆیەتی بەشی دووەم کە ئیسلامەتی بە ئێمە دەگەیەنێ فەرموودەکانی پێغەمبەرە صلی الله علیه وسلم فەرموودەکانی پێغەمبەر هەرچەند وەحی خوایە بەڵام لەسەر زبانی بەشەرێکەوە دادەبەزێ کە حەزرەتی محەممەدە صلی الله علیه وسلم ئەها قورئان جیاوازی هەیە لەگەڵ حەدیثا حەدیث هێشتا مەجالی ئەوەی تێدا هەیە خوانەناسێک بێدینێک دەستکاری بکا لێی زیاد و کەم بکا بۆیە هەر لە کۆنەوە زانایانی بەڕێزی ئیسلام هەزار ڕەحمەتی خۆیان لێبێ قۆڵی مەردایەتیان لێ هەڵماڵی ئیمامی بوخاری و مسلیم و مسندی ئیمامی ئەحمد و ئەبو داود و ترمزی و نەسائی و هەتا دوایی گۆڕیان پڕ نور بێ و خوا لە جیاتی ئێمە و هەموو ئوممەتی ئیسلام پاداشتیان بداتەوە بە پوخت و خاوێنی فەرموودەکانی پێغەمبەریان بۆ نەقڵ کردوون و داویانی نەدەست و لە چەند کتێبێکا کۆیان کردوێتەوە لە فەرموودەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم گەلێ جار جەنابتان گوێبیستن دەوترێ ئەم فەرموودەیە صحیحە ئەمەیان ضعیفە ئەوە حەسەنە ئەو فەرموودەیە مەوضوعە و هەروەر ناگیرێ هەڵبەسراوە بەدەم پێغەمبەر صلی الله علیه وسلم باشە ئەم پۆلێن کردنی حەدیسە بە چی دەزاندرێ لە ڕێگای ئەو کەسەوە کە حەدیسەکەی ژێڕاوەتەوە شخصیت باز دەکەین لە ڕێی شخصیەتی ئەو کەسەی کە حەدیسەکەی ژێڕاوەتەوە ئیمامی بخاری حەدیسەکەی لە فلان کەس بیستووە ئەویش لە فلان کەسی بیستووە ئەویش لە فلان کەس حدثنا حدثنا تا دەڵێت لە ئەبو هريرە بیستووە یان لە خاتوو عائیشەم بیستووە. ئیمامی بوخاری ڕەحمەتی خوای لێ بێت کە کتێبەکەی ڕاستترین کتێبە لە دۆێ قورئانی پیرۆز لە دینی ئیسلامدا صحیحی بوخاری ئەفەرمێ هاتووە یەک بە یەکی ئەم کەسانەی هەڵسەنگاندووە ئەم پیاوە ناوی چییە کوڕی چێ لە بنەماڵی چێە ڕەوشت و ئەخلاقی چۆنە ئەگەر لە هەموو عمریا شاهیدیەک وتبێتی یەک جار درۆیەکی کردووە حەدیسەکە لە صحیحدا دەبەزێ وە ضعیف یەک درۆی کردبێ ئەگەر جارێک لە جاران بە بێ هۆکار ئەوەندە دەستبەتاڵ بووبێت لە بازاڕ و دوکانان بە بەلاش سووڕابێتەوە، پلەی حەدیسەکە دێتە خوارێ، چونکە ئەم پیاوە دەڵێن نەظ فیه نظر تێبینی لەسەر ژیانی هەیە، ئەگەر جارێک لە جاران خوانەخواستە لەسەر ڕێگای ژنان بیندرابێ، حەدیسەکە پلەیەشکەش دێتە خوارێ. ئەگەر درۆی لەگەڵ ئاژەڵێک کردبێ هەر لێی وەرنەگرتووە چەند ڕێگای سەد کیلۆمەتری ئیمامی بوخاری بڕیوە وتویانە پیاوێک لە فڵان شوێن فەرموودەیەکی پێغەمبەری لایە صلی الله علیه وسلم کە چووە بۆ لای سیر دەکا ئاوا لۆچی عەباکەی و جزداشەکەی کۆکردۆتەوە بۆ ئەوەی حشترەکەی بانکاتەوە ئیمامی بوخاری کە سیر دەکا هیچی تێدا نییە بەڵام حشترەکەی پێدەخەڵەتێنێ گەلە جار ئێمە مناڵ وا لێ دەکەین زۆر جار ئاژەڵان ئەوەی کە ئاژەڵدار بۆ ئاوا دەستەمۆی دەکاو دەیهێنێتەوە ئیمامی بخاری فەرمودەکەی لێوە ناگرێت هەرچی کابرا سوێندی بۆ دەخوا بەڕاست و ڕەوانی بۆ دەگێڕمەوە دەفەرمێت تۆ درۆل لەگەڵ بێزمانێکا کردووە نابێ فەرمودەی پێغەمبەر لێوەرگیرێ شخصیت لە کەدار بووە ئەها شخصیت چەند گرنگە ئەو حەدیسە لەو پلێ دێتە خوارەوە چونکە یەکێ لە ژێڕەرەوەکانی بەشێک لە شخصیەتی لە کەدارە بە یەک درۆ بە یەک سعبەتی لە ڕادە بەدەر ئەوەندە دەم بە پێکردین و لە حەدی خۆی چۆتە دەرەوە حەدیسەکە دێتە خوارەوە سبحان الله جا شخصیت زۆر گرنگە من گەلێ جار وتومە خۆزگە حکومت لە چاکسازیەکانیدا کە بە تەمایە ئیشاءله بیکە چۆن دایناوە دەڵە کۆدی ئاسایش هەیە بۆ هەموو فەرمانبەرێک لە ئاسایش کۆمەڵە پرسیاری دوور و درێژ لێ دەکەن دوای وەرەقەیەک دەدەنێ لای خوان هەمووی خەزنە پێڵن کۆدی ئاسایشی ئەم مرۆڤە هەر وەختێ پێویستیان پێت بێ ورد و درشتی مەعلوماتی تۆ لە لای ئەوان هەیە کارێکی پێویستیشە لە هەموو وڵاتێک هەیە خۆزگە کۆدی شەخسیەتی ئینسانیش هەبوویایە بۆ ئەوەی ئەگەر ئینسانێک لە وەزیفەیەکە داندرا سەیری شەخسیەتەکەیان بکردایە تا چەند شەخسیەتی قابلی ئەم شوێنە هەیە بۆ نمونە هەر لە خۆمانەوە دەست پێ بکەین پێش باسکردنی خەڵک مەلایەکی دینی مامۆستایەکی مێزەرپاشی مزگەوت کە دەبێتە ئیمام و خەتیبی مزگەوتێک دین و دنیا بۆ خەڵک ڕوون دەکاتەوە باوەڕتان ببێت چەند عیلمەکە ئەساسە شخصیەتەکەی ئەساسترە چونکە ئەگە شخصیەتێکی بەڕێزی نەبێ خەڵک دینی ئیسلامیشی لەبەر چاو ناشرین دەبێ ئەگە حەقیش بڵێ لێی وەرناگرێ لە وڵاتی بەریتانیا چەند ساڵێک لەمەوبەر یەکێ لەو مامۆستایانەی کە ئیمامەتی مزگەوتێک دەکات لە شاری لەندەنی بەریتانیا بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ جارێکیان سواری پاسێکی کرێ بووم کابرا باقی دامەوە کە باقەکەم وەرگرتەوە چەند بنسێک واتە وەکو چەند دینارێکی تەبع پەنجا دیناری تەبع بۆ نمونە لەم پارەی خۆمان کە هەر قیمەتێکی نییە زیادەم وەرگرتبووەوە وتم جا ئەو پارەیە قابیلی ئەوە نییە بیگێڕمەوە بێتە زیادە و کەمە ئەوانەش پێویستیان بەو بڕە پارە کەمە نییە شایانی دەنگەدەنگی ناو پاسێک نییە خستمە گیرفانمەوە لە قاپیەکە خەریب و دابەزم بیرم کردەوە وتم لە ئیسلامدا حەڵاڵ و حەرام کەم و زۆری نییە حەرام ئەگە کەمیش بێ هەر حەرامە بۆیە وتم کاکی شوفێر بە زمانی ئینگلیزی ئەم پارەیە ئەوەندە بنسەبوون منە ئەو پەنجا دینارە تەبعا زیادە بوو کابرا ئاوڕێکی دایەوە و سارەکەی لە جادەوە وەستاند و وتی تۆ ئیمامی فڵان مزگەوت نی مامۆستا وتم بەڵێ وتی من سوپاس بۆ خوا دڵم ئارامی گرت دەمێکە بە تەمای مسلمان بوونم بەڵام وتم با پێشەواکەیان تاقی بکەمەوە بزانم لە کەمێک حەرام خۆی دەپارێزێ ئەم دوای نیۆڕۆیە دێمە خزمەت و مسلمان دەبم قەسەم بە گەورەی خوا ئەو پارەیەت هەڵگرتا لە ئیسلامەتی پەشیمان دەبوومەوە ها سەیری ئەو هەموو وەعزو ئیرشادەی مامۆستای نەکردووە سەیری ئەوەی کردووە لە پەنجا دیناری تەبعا دەپرسێتەوە یان نا بۆیە زۆر گرنگە ئەگەر ئەو قاف کەسێ تەعین دەکا بە ئیمامی مزگەوتێک سەیری کۆدی شەخصیەتەکەی بکەی تا چەند پیاوێکی سەنگینە تا چەند دەتوانێت ئەمانەتی ئەم ئیسلامەتی ڕاگرێ بۆیە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی من اقتراب الساعة إذا تعلم علماؤكم ليجلبوا به دنانيركم ودراهمكم واتخذتم القرآن تجارة پەنا بەخوایەشە لە نیشانەکانی هاتنی قیامەت و تێکچوونی ئەم دنیاە و تێکچوونی شیرازەی هەموو شتێک ئەوەیە فەرمووی زانا ئاینیەکان بۆیە علمی شەرعی فێردەبن بۆ ئەوەی دینار و دیرهەم لە خەڵک وەرگن و خۆی پێ بژێنن کابرا ئەوەندەی مەبەستی پارە و معاش و مووچەکەیەتی و بەراتەکەیەتی ئەوەندە گرینگی بەلایەوە نییە حەقەکە وەک خۆی دەگەیەنێ یان نا زۆر جار خۆی لە حەقەکان پەنا بەخوا لادەدا خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی قورئان بازرگانی پێوە دەکرێ قورآن وەکو هەر شتێکی تر بازرگانی پێوە دەکرێت ئا نابینی کابرا بە پارە قورآن دەخوێنێ ئەو دڵە زۆر بخوێنە ئەو دڵە کەم بخوێنە ئەو دڵە درێژە ئەو دڵە کورتە وەکو بە لۆتی و چاوەشێک بڵێ وا بکە و ئاوای بڵێ ها چونکە بۆ قورئانە کەچی جاران پیرەمێردێکی بەڕێز هەر جزی عەمەی لەبەر بوو هەموو عالم لەبەری هەڵدەستا دەیانگو فڵانکەس قورئانی لە سنگایە فەقەیەک چونکە خالیس لەبەر خوا قورئانی دەخوێند سەد ڕیز عەشیرە لەبەری هەڵدەستا دەیگو ئەوە فەقەیە ئەوە قورئانی لە سنگایە چونکە قورئانەکە نەکرابوو بە پارە نەکرابوو بە بازرگانی شخصیەتی بە ئینسانەکە بەخشی بوو بەڵام بەداخەوە کە کرا بە بازرگانی و بە پارە خوێندن و معاملە پێوەکردن نەمەلایەتی قەدری دەمێنێ نە قورآن خوێندن شخصیەتی دەمێنێ خەڵک بە ئارزوی خۆی ئەمری بە سەلا دەکا و دەیهێنێ و دەیبا جا بگەڕێەوە بۆ هەموو کارەکانی تر دکتۆرێک کە دەبێتە دکتۆر چەندە عیلمەکەی ئەساسە لە جەڕاحیدا لە ناسینی دەرمان ناسیدا واللهی شخصیەتی ئەوەندە ئەساسە ئەم دکتۆرە هەوێشی بۆ بکرێت چەند ئەمینە چەند نهێنی پارێزە، چەند حەیا و حورمەتی خەڵک دەچێتە بەردەستی وەکو خوشک و دایکی خۆی سەیری دەکا، چەندە لێبوردەیە، هەزار ڕەحمەت لەو دکتۆرانەی کە جاری وایە فەقیرێک چۆتە لای پارەی پێ نەبوە وتوێتی قەیچەکە دەی با من سەد دەخۆش دەبینم با یەکیان پارەی تیا نەبێ بەڵام وەڵاهی ئەمجارەش وەڵاهی نەخۆش هەبووە لە قاعەی عەمەلیاتی خەستەخانەی ئەهلیدا بووە دکتۆرەکە لەناو سکی هەڵدڕیوە هاتۆتە دەرەوە بۆ لای کەسوکاری وتویەتی بە دوو ملیۆن عەمەلیاتەکە دەکەم بەڵام من نەمزانیوە ئەوەندە ڕیخۆڵەکانی عەمەلیاتەکە سعاتێشکەی زیاتر دەوێت ئەگە بۆم نەکەن بە سێ ملیۆن بەجێی دێڵم ئەیسپێرم بە دکتۆرێککە لە ناو قاوشەی عەمەلیاتە ئەمە بێ شخصیەتیە ئەینا بڵێ ئەگەر پارەشم نەدەنێ ڕوحی ئەو ئینسانە بە هەموو دنیا نادەم چونکە من لە تەخەڕوجەکە سوێندم خوارد کە ڕوحی بەشەرم لەلا لە هەموو شتێک گەورەتر بێ ئەها شخصیت چەند گەورەیە هیوا هەیە مامۆستایەکی قوتابخانەیە ئەگەر شخصیەتی نەبێت پیاوێکی جنێو فرۆشە مناڵەکە لە بەردەستیا فێری جنێو فرۆشتن دەبێ چەند مامۆستا هەیە ئەگەی شەڵا کەمن ئەوانە بە جنێو و بانگی تەلەبەی کردووە تاکە پێڵاوی تێگرتووە ینی ئەو تەلەبەیە فێری کەم شخصیەتی دەبێ لەگەڵ ڕێز و حرمەتم بۆ ئەوانەی کە مامۆستامان بوون و لە بەردەستیا خوێندومانە هونەرمەندێک چەند زەرورە کە شەخسیەتی هەبێ لە ڕێگای هونەرەکەیەوە لە ڕێی شانۆکەیەوە لە ڕێی گۆرانی و تەمسیلەکەیەوە ئەگە پیاوێکی شەخسیەتدار بێ هەیە گۆرانیشی وتووە هەشە شانۆی پێشکەش کردووە کە دێتە ناو کۆمەڵ و مەزگەوت و مەجلیسەوە خەڵک شدەستی بۆ بەسنگەوە دەگرێ هەشە بەس خەڵکی فێری بەڕەڵایی کردووە بەداخەوە چەند جوانە هونەرمەندەکانمان شخصیت بەرز بن چەند جوانە شاعیرەکانمان شخصیتیان بەرز بێ پیاوێکی وەکو پیرەمێرد ئاخ لە حەزاتی ژیانی وەسیەتەکەی ئەوەیە دەڵێ ئامان براکانم دنیا بەگران مەگرن خزمەتی میلەتی خۆتان بکەن دەستی داماوان بگرن لە دینی محەممەد لامەدەن خوا و پێغەمبەرتان بە حەق خۆش بوێ لەگەڵ یەک تەباو برابن ئەمە شاعیرەکانی ئێمە بوون کابراز لەشا شعر دەڵێن نعوذ بالله حیج نازانێ ئیهانە بە دینی ئیسلام نەبێ بە مقدساتی ئەم دینە نەبێ بەخوا و بە پێغەمبەر دێتە خوارەوە کە هیچی شعر نییە هەر قسەی دەنگی گەورەیە لە سەم و کەبەرە دەیخوێنێتەوە شخصیەتی نەماوە لە ناو خەڵکە خەڵک بە چاوی بێڕێز سەیری دەکا بۆیە ئێمە لە هەموو بوارەکاندا پێویستمان بەوەیە کۆدی شخصیەت بۆ خۆمان بۆ ئەو کەسانی وەزیفیان بە تایبەت بەدەستە بدرێتە دەست هەیە ئەبێتە شۆفێری تەکسی لە ئاینی ئیسلامدا ئەگەر حوکمی پێ بکرێ ان شاء اللە کابرایەک کە لەو خەتەدا تەکسیەکی پێیە پێش ئەوەی خەتەکە بە پارە بکڕێ ئەبێت سەیری شخصیەتی ئەم ئینسانە بکرێ تا چەند ئەم سایق تەکسیە شخصیەتی بەرزە واللهی حەق وایە لە ئیجازەی ساقیدا خۆزگە حکومەت ئەوەشی دابێنایە کە ئیجازە ئەداتە ئەو گەنجە ئەو خوشکە ئەو برایە سەیری شخصیەتی بکە ئەم کەسە چەند شخصیەتی ئەوەی هەیە سوکانی سیارە بەدەستەوە بگرێ چەند شەخسیەتی وەی هەیە لە نەقڵیاتا ژن و کچی خەڵک بگوازێتەوە ئەمانەت بپارێزێ چونکە شەر نییە چەند ئەو هەموو حەوادیسەی دەبێ دوول لە ڕووی جەنابتان پەرژین بێ هەمووی بێ شەخسیەتی ئەو کەسانەیە کە بە پارەیەکی زۆر بەڵام عەقڵێکی کەم و بێ مەعریفەتی سوکانی سارەیەک دەگرێ و ماڵی خۆشی خەڵکیش وێران دەکا لە ئاینی پیرۆزی ئیسلامدا مەسلەی شاهیدی مامۆستانی بەڕێز ئاگادارن چەند گرنگی پێدراوە هەر کەسێک چوو لە دادگادا شکاتی کرد لە ئیسلامدا وەرناگیرێ بڵێ من شاهیدی ئەدەم فڵان کەسم شاهیدە ئەو شاهیدە دەبێ بناسرێ ئەبێ مەلەفی هەڵدرێتەوە شخصیەتی دیار بێ ها شخصیەت و کەسایەتی چەند گرنگە ئەم شاهیدە ئایا درۆزنە ئایا دزی کردووە پێشتر؟ ئایا جوێن فرۆشە؟ ئایا سوێند بە درۆ دەخوا؟ ئایا تەڵاق خۆری بەردەوامە؟ ئایا سەیری مەلەفی کەن چەند جار لە لیژنەی فتوا تەڵاقی بۆ چاکراوەتەوە؟ ئەگەر هەموو ڕۆژێ لە تەڵاق خۆران و سوێند خۆران و دزان بوو، کاکە نابێ بە شاهید وەرگیرە لە مەحکەمەدا. ئەمڕۆ بەداخەوە دادگاکانیش ئەوە ڕەچاو ناکەن، هەر شاهیدی دەڵە قوربان تەواوە، بەڵام لە ئیسلامی ئێمەدا وا نییە، سەیری شەخسییەتی شاهیدەکە دەکرێ. لە ئاینی ئیسلامدا عولەمایانی پێشوو فەرموویانە ئەو زەمەنە کە ئەوان فەرموویانە هەموو خەڵک کوڵاو و جامانەی لەسەرا بووە سەری ڕووت عەیب بووە ساڵانی شەستەکان و ڕەمبێ حەفتاکانیش ئەو پیاوە بەڕێزە ڕیش سپیانەی ناو مزگەوت لە بیریانە ئەوەی سەری ڕووت بووبێ عەیبە بووە بۆیە لەو سەردەمەدا عولەما فەرموویانە ئەگەر کەسێ هاتە دیوانی حاکمی شەرعی و شاهیدی دا حاکم سەری بەرز کردەوە کابرا سەری ڕووت بوو بە شاهید وەری ناگرێ بۆ چونکە نامۆیە لە ناو خەڵکە لەناو ملیۆنێک خەڵکا مەعقول نیە تۆ زیاد لەو هەموو خەڵکە جل و بەرگ و جیاواز بێ ئەوەندە جیاواز بی لە خەڵک تۆ بە کەڵکی شایدی نایەی بەڵام ئەمڕۆ کە زۆربەی خەڵکی سەری ڕووتەوە ئەوەی جامانەی بەسەرەوە کەمە ئەو حکومە هەڵدەوەشێتەوە چونکە نامۆبوونەکە حکومەکەی نەماوە ئەها تەماشای شاهید دەکرێ پیاوێک لە خزمەت ئیمامی عومەرا کێشەیەکی هەبوو لەگەڵ پیاوێکی تردا ئیمامی عومەر فەرمووی شاهیدت هەیە وتی بەڵێ فڵانکەس شاهیدمە کە هاتە دیوانی شەریعەتی ئیسلام و خزمەت ئیمامی عومەر، حەزرەتی عومەر ئاوا سەیری کرد و بە شاهیدەکەی فەرموو من تۆ ناناسم، بەڵام کە ناتناسم مەعنا ئەوە نییە لە شەخسیەتی تۆ کەم ببێتەوە، من نانناسم ناتوانم حوکم بدەم بەوەی تۆ پیاوێکی چاکی یان خراپی، بە کەڵکی شاهیدی شەرعی دێی یان نا، بڕۆ کەسێک بێنە تۆ بناسێ و شاهیدیت بۆ بدا. کەسێک لە ناو مەدیسەکەدا لە کۆڕی شەرعا هەستا و وتی جەنابی ئیمامی عومەر من شاهدی بۆ ئەدەم ئەم پیاوە پیاوی چاکە فەرمودی شاهدی چی وتی شاهدی ڕاستگۆیی و دینداری فەرمووی زۆر باشە منیش پرسیار لە جەنابت دەکەم کە شاهدی بۆ ئەم پیاوە دەدەیت کە حەقی شەهادەتی هەیە جیرانتە ماڵت بە ماڵیەوەیەتی ئاوا دراوسێ بن وتی نەوەڵا فەمووی دەی ئاخر دراوسێ ئەزانێ دراوسێکەی چۆنە لە چاکی و خراپیدا پرسیاری دووەم معاملەی دینار و دیرهەمن لەگەڵ کردووە کە دینار کەوتە بینەوە ئەمجا چاکی و خراپی مرۆڤ دەردەکەوێ ئەینا تۆ کابرا معاملە لەگەڵی نییە چوزانی دز و درۆزن و دەستبڕە ئایا ڕۆژێ معاملە کەوتوەتە بەینتانەوە وتی نەوەڵا فەرمووی سێیەم مەحەک سەفەر لەگەڵ کردووە کە ڕەوشتی جوان لە سەفەرا دەردەکەوێت ئەم پیاوە چەند لێبوردەیە چەند لە حەقی خۆی دەبورێت چەند سەخی تەبیعەتە چەند دڵسۆزە چەند ڕازگۆیە فەرمووی نەوەڵا یا ئیمام قەت نەبووە ڕۆژە لە سەفەر بین فەرمووی هەر لە مزگەوتا دیوتە وتی ئارەوەڵا لە جەماعەتەکانی جومعە دەیبینم فەرمووی براکەم خۆت ماندوو مەکە تۆ ناتوانی شاهدی حەق بۆ ئەم پیاوە بدەی کاکە بڕۆ بە دووی کەسێکا یان دراوسێت بێ یان شەریک مەعامەلەت بێ یاخود لە سەفەرا شەریکت بووبێ و حەقا سوێند بخوا کە تۆ پیاوێکی چاکی ئەمجا شاهیدەکە وەردەگیرێ هەر لە شاهیدیشە بۆیە ئێمە زۆر جار جوابی شەرعی خەڵک نادەینەوە کابرایەکت بۆ دێنێ هەر سەر سوڕ دەمێنێ ئەمە ئەمە ئەگەر دەو هەزاری تەبعی بدەیە ئامادەیە دە جار دەست بە قورئان ئادا هیچ گرفتێکی نییە کاکە ئەمە بە کەڵکی شاهیدی نایە چونکە شەخسیەتی نەماوە لە ناو خەڵکە کابرات بۆ دێنێ ڕۆژ تا وارە بە دەوری مەکتەبی کچاندا دەسوڕێتەوە ئیتر مەم ئەمە شەخسیەتی نەماوە لە دادگای شەریعەتی ئیسلامیدا قەسەم بەخوا بە شاهید وەرناگیرێ هەتا لە مەحکەمەدا بڕوای پێ بکرێ جا بۆ هەموو کارەکانی تر چەند جوار محامیەک شخصیەتی هەبێ کاتەکە لە پێناوی پارەدا ناحەقێک ناکا بە حەق لە پارەکەی خۆی دەبورێ بەڵام میهنەکەی خۆی تێک نادا کە پارێزەریە پارێزەری حەقا نەک پارێزەرە لە پێناوی پارەدا دادگاکەش بە هەمان شێوە ئەمڕۆ ئێمە پێویستیمان بە زیندووکردنەوەی ئەو شەخسیەتە بەرزانەیە کابرایەک دەبینی حکومت دایناوە بە کاربەدەست والله من جاری واوتوانە فلان کەس بوو بە مدیری فلان دایرە پیاو پێکەنینی دێ وەرە دز بکەی بە مەسولی خەزێنە هەمووش ئەو دزی لە باوکیشی دەکا بەخوا کورە بەخوا دزی لە ژن و منداڵەکەشی دەکا جاوەرە کاروباری ئەو حکومەتەی بگرێتە دەست هەر پیاو پێکەنینی پێ دەکەڵم فلان کەس بۆتە مەسولی فلان دایرە چونکە شخصیەتی نییە ڕابردوەکەی دیارەکە چییە ئەبێ حکومەت سەیری شەخسیەتەکان بکا وەڵای چاکسازی بە ئا ئەوە دەکرێ کەسی شیاو لە شوێنی شیاو بە شەخسیەتی شیاوەوە شەرنی هەر عیلمی هەبێ شەرنی هەر دیندار بێ شەرنی هەر نوێشکەر بێ ها پێغمبەری خوا صلی الله علیه و کاتی صحابەیەکی پایە بەرزی وەکو ئەبو ذەڕی غەفاری داوای لێ دەکا دەفەرمێ بمکە بە مدیر ناحیەی شوێنێک بە قایم قامێک دەفەرمێ والله ئەی ئەبو ذەڕ تۆ پیاوێکی لە ئەو کەسانی لە ئەوەڵی ئیسلامەتیەوە خەبات دەکەی بۆ ئەم دینە لە سەرەتایی ترین مسلمانەکانی لەو کەسانەی کە قورئانت لەبەرە لەو کەسانی قەت درۆ ناکەی لەو کەسانی شەو نوێژ دەکەی بەڵام پیاوێکی ئوموری ئیداری دو اللهی پێ بەڕێوە ناچێ ئیدارەت پێ بەڕێوە ناچێ ئینەکە ضعیف ضعیفی لە ئیدارەدا و ئینها ئەمانە ئەمە ئەمانەتەوە ئینا خیزیون و نەدامە لە ڕۆژی قیامەت هەبوو دەبێتە ماڵوێرانی بۆ دنیای خەڵک بۆ قیامەتی خۆشت نەیدایە شخصیەتی تۆ بەم کارە ناخوا کاکی من پێت بەڕێوە ناچێ ماڵی خۆشت و خەڵکیش مێران مەکە چەند جوانە هەر پیشەیەک حکومەت داینا بۆ کەسێک سەری شخصیەتی کا کابرا کارمەندی تەندروستیە کەوتە تەندروستی ینی پاک و خاوێنی ئەبێ فەڕاشی خەستەخانەیەک ئەو پەڕی تا پاک و خاوێنی پێوە دیار بێت چونکە شوێنەکە شوێنی ئەوەیە میکرۆبێک بەلاشەیەوە نەبێ کابرا ئەبێتە مجێوری مزگەوت ئەبێ سەیری دینداری کەی سەیری ئەوەی کەی چەند بەلایەوە خۆشە خزمەتی مزگەوت بکە واللهی وباللهی مجێوری مزگەوت هەیە لەو وەزارەتی ئەوقافە تا ئێستا سوزدەی بۆ خوا نەبردووە ئێ معقولە تۆ مجێوری مزگەوت بی نوێژ نەکەی بە واستەی فلان کەس و کاک فلان کەس و تەسکەی فلان حیزب تەعین بووە نەخێرە بێ بزانی ئەم پیاوە چەند دڵسۆزی ماڵی خوایە چەند شانازی بەوەوە دەکا ئاودەستی مزگەوت پشوا چونکە بۆ مسلمانێک تارەتی نوێژی تیا دەگرێت بەلایەوە شەرم نییە بەلایەوە شەرم نییە سەربەرزیە عیزەتە گەسک لە مزگەوتدان سەیری شخصیەتی بکە چەند دڵسۆزی دینە ئەمجا بیکە بە مجێوری مزگەوت ئەگەر وانە بوو بە کەڵکی ئەو پلەیە نایە ئەخ بۆیە گەندەڵی لە حکومەتا دروست دەبێ و حکومەتیش ناشرین دەبێ پاراستنی شخصیەتی شارەکەی خۆت گوندەکەی خۆت وڵاتەکەی خۆت ئێمە هەتاوەکو ئەم وڵاتی خۆمان خۆش نەوێ هەتا ئەم میلەتی خۆمان خۆش نەوێ هەتا خزم و کەسوکاری خۆمان خۆش نەوێ بەچی خۆشمان بوێ ئەگە خراپ بوو لەگەڵی نەبین ئەگە براکەت خراپ بوو زوڵمی لە خەڵک کرد پشتیوانی لێمەکە ئەگەر چاک بوو هەوڵ بدە چاکتر بێ بەڵام ئەگەر بۆ خراپە بوو وەڵاهی دەستی بگرە مەهێڵە سەمعەیق عەشیرەتەکەت قەومەکەت دێیەکەت شارەکەت ناشرین بکا ئێمە ئەگەر باسی ئیسلام دەکەین جوانیەکانی خەڵکی بێدینیش دەبینین ویژدانێکمان هەیە بە چاکی خەڵک دەڵێن چاک بە خراپ و بێدینی دەڵێن خراپ ساڵی 2004 نازام جناتان ئەگەر لە یادتان بێستان بنووسراو لامە ساڵی 2004 لە وڵاتی نەرویجا سێ کەسی خەڵکی وڵاتی نەرویج پانزە ساڵ بوو لە ئەمریکا دەژیان کۆچیان کرد بچوو بوون بۆ ئەمریکا دوای پانزە ساڵ هاتنەوە بۆ وڵاتەکەی خۆیان بۆ وڵاتی نەرویج کە هاتنەوە دەستیان کرد بە دوکان و بازار و ڤێلا و شوقا کڕین ها حکومەتی خەمخۆر چۆنە ڕقابەی خستە سەر ئەم سێ کەسە مەلەفی هەڵدانەوە شخصیەتی هەموو کەسێ لەوێ نووسراوە شخصیەتت داخۆ چۆنە تۆ سەیری کرد ئەم پیاوانە وەختێک کە لە نەرویج ڕۆیشتون لە برسان ڕۆیشتون هیچیان نەبووە پەیوەندیان کرد بە باڵوێزی نەرویج لە ئەمریکاوە مراقبە بکە سەر ئەم سێ کەسە کە لە ئەمریکا ئیشیان کردو بزانە لە کوێ ئیشیان کردووە ئیشێکیان کرد بوو خزمەتکاری ماڵان و جادە پاکردنەوە ئەوانە واتە پارەکەیان بەس بایەوە بوو پێی بژیان ئەی ئەم پارەیە لە کوێ پەیدا بووە کە ئەمانە لە پڕا بە ملیۆن دۆلاریان پێیە و شوقە و ڤێللا دەکڕن یەکسەر دۆسەیەکی کردەوە حکومەتی نەرویج ئەم پیاوانە ئاگایان لێ نیە خەریکی بازرگانی خۆیانن لەگەڵ حکومەتی ئەمریکی داوتی بزانن ئەم پیاوانە گرفتێکیان هەیە ئەم سێ کەسە هاتوونەوە وڵاتی ئێمە لە وڵاتی ئێوە بە پارێکی زۆر هاتوون سەرەنجام لەو دۆسیەدا ئاشکرا بوو بانقێک بڕدراوە لە نزیکی ئەوان، بانقێک چەند ملیۆن دۆلاری لێ دزراوە، دزەکانیش نەگیراون، حکومەتی نەرویجی هەر سێکیانی قۆڵبەست کردن و دایەوە بە ئەمریکای ئیعترافیان کرد کە ئێمە بانقەمان بڕیوە. ئەها چاولێ ئەو وڵاتە چەند ئیعتیبار پەیدا دەکا ئەمجا جارشکە کە نەفەری نارد بۆ وڵاتی ئەمریکا کە وتی نەرویجیم دەڵێ موسەدەقە چونکە وڵاتێکە ناهێڵێت دز لە وڵاتەکەیدا بێ من مامۆستایەکی ئاینی خەڵکی هەولێر چووبووە لەندەن وتی بە گەڕەکێکا ڕۆیشتین وتم ئەم گەڕەکە یان پاکستانین یان عێراقین دوای دەرکەوت نیوەی پاکستانی نیوەی عێراقی وتی ئەمە مەسابەتی زانیتە وتی خۆڵیان لەبەر دەرگاکە فڕێداوە چونکە خەڵکی وڵاتەش وڵاتی خۆیان خۆش دەوێ هەر زانیومە ئەخلاقی وڵاتی خۆمانیان فڕێ نەداوە سەر جادەکەیان پیس کردبوو چەند جوانە ئینسان سەمعەی وڵاتەکەی پارێزراو بێ سەمعەی دێیەکەی پارێزراو بێ بە خەڵکی باش شخصیەتی جاری وایە کابرا هیچ عیبی نیە کە کوتیان خەڵکی فڵان دێ یەکسەر سەمعی دادەبەزێ فەقیرە ئەڵەن خەڵکی فڵان بنەماڵەیە کچێکی زۆر ڕێک و پێکە کوڕ نایەوێ چونکە ئەڵەن خزمی فڵان کەسە لە کاتێکا لە مەلە ئیسلامی شامەرفوزان شخصیت هەر کاریگەری بۆ خۆت نییە بۆ سەر خەڵکی تریش هەیە حرمەتی شوێنەکان دەبێ پارێزراو بێ خوا لەو قورآانەدا هەموو شتێکی بۆ ئێمە بەیان کردووە ئەفەرمە ئەوێ مزگەوت شخصیەتی هەبێ مزگەوت هەر بیناکەی شەر نییە هەر گومەز و منارەکەی و هەر گەورەیەکەی و ئەهلی جمعەکەی شەر نییە شخصیەتی مزگەوت شەرتە خوا لە قورآانە فەرموویەتی و ئەن المساجد لله مزگەوتەکان ماڵی خوان خاصن هی خوا لله تایبەتن بە خواوە هی کەس نین بەڵام شخصیەتی مزگەوت بە چێوە بەندە فلا تدعو مع الله احدا غیری بانگەواز بۆ خوا نابێ بانگەوازی بۆ کەسی کە تێدا بکرێ نابێ کەسی کەی تێدا بناسرێ نابێ کەسی تری تیا مەتح بکرێ نابێ دوژمناتی کەسی تێدا بکرێ الا ئەوەی دەوترێ خالصا مخلصا بۆ خوا بێ شەخسیەتی مزگەوت بەوەوەیە بەس بۆ خوا کار بکە بەس بانگەواز بکە بۆ خوا کە ڕێبازی خوا و پێغەمبەریش هەمووی ڕەحمەتە ئەگە مزگەوت لەوە لایدا شەخسیەتی نامێنێ مزگەوتەکە شەخسیەتی دەڕوخێ چونکە خوا فەرمووی فەلا تدع مع الله احدا تۆ بۆ شتێکی کە بەکارت تێنا زانکۆ چەند مقدسە ناوەندێکی مەعریفی و عیلمی و ئەکادیمییە ئەگەر وەکو زانکۆکانی ئەمڕۆ بەداخەوە بوو بە جێگای سفوری و خۆڕازاندنەوە و عەرزی لاشەی کچان زانکۆ وەکو یەسای دێ کابرا خەریکی زانکۆیە بەقەدەر شەشی ابتدایی جاران نازانێ عەرەبی و ئینگلیزی بخوێنێتەوە چونکە هەر خەریکی جل و مۆد و خۆگۆڕین بووە ئەها لە شەخسیەتی زانکۆکەی دابەزاند زانکۆیەکی ئەمریکی و هارفاردی بەریتانی چی فەرقە لەگەڵ زانکۆی سلێمانی و سەلاحەدین تەنها ئەوەیە ئەو لەوێ بەس خەریکی علمە ئەمەی ئێمەش لێرە بەس خەریکی خۆبادان و سوڕدان و حەفلەی تەخەڕوج و خۆگۆڕین و سوور و سپیاوە ئەو پێش دەکەوێت شەهادەکەی تۆ لە هیچ عالەمێکان نایخوا بەداخەوە ها شخصیتت دابەزی دایرە شخصیتی بەوەیە دەوەڵی دەچێت دایرەی وا کە کارمەندەکانی ڕێک و پێکن ئیشەکە ئەوەندە ئوتوماتیکیش دەڕوا دێ لە هێزار ڕەحمەتیان لێ ئەوە دایرەیە دەچێ دایرەیەکیش ئیلا دەبێت چاو ورد کەی ئەوانە پێشتر تەلەفۆنێکت کردبێ واسیتەیەکت هەبێ بەرتیلەکە حازر بێ ئەینا گیر دەخۆی تێدا یەکسەر حکومەتیشت بەرچاو دەکەوێ شەخسیەتی دایرەکەی ئەو کارمەندە دابەزاند شەخسیەتی شوێنەکانیش هەیە پێغمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی لە نیشانەکانی ئاخری زەمان ئەوەیە کەسی بە شەخسیەت دەگمەن دەبێ بەداخەوە ئینسانە دڵسۆزەکان، ئینسانە بەوەفاکان، ڕاستگۆکان، مخلیسەکان، دیندارەکان، دڵسافەکان بە پەنجە ئاماژەیان بۆ دەکرێت. ئێوە الحمدللە ئەهلی مزگەوتن ئەوا ماونەوە لەم کۆمەڵگایەدا کە هەمووی ماددە داگیری کردووە. هەیە بەس پارە دەناسێ. لە سەنتێک خۆش نابێ، بەڵام یەک جار بڵێ لا اله الا الله پێیینە پێی کەمیە. چونکە بۆ قیامەت هیچ تموحی نەماوە کەچی لە دنیادا دەزانێت سەند وردکردنەوەی سەنتیش چەندە کەچی پێی زیکری خوا بکە بەلایەوە عیبەیە پەنجەکانی بجوڵێنێ لێو بجوڵێنێ فاتحایەک خوێنێ قورآانێک خوێنێ چونکە تموحی قیامەتی نەماوە پێغمبەر صلی الله عليه وسلم فەرمووی واللهی بە چاوی خۆتان دەبینن ئاماژە بۆ خەڵک دەکرێ بۆ پیاوێک دەکرێ دەڵێن ما ئەجلدەه ئای پیاوێکی چەند بلیمەتە چەند ئازایە چەند ناودارە ما ئەظرفه چەند قسە خۆش و حەکیم و زانایە ما عقله چەند ژیر و دانا و عاقڵە قیل وما الرویبضة قال السفیه یتکلم فی امر العامە فەرمووی ئەو کاتە شیرازەی دنیا تێک دەچێ ژیان تامی نامێنێ کەس لە خۆی ئەمین نابێ فەرمووی ئەو کاتەی ڕوەیبیضەت قسە دەکا وتیان ڕوەیبیضە لە زاراوەی حەدیسات چی ئەی پێغەمبەری خوا فەرمووی ناکەس بەچە ئیشی خەڵکی دەکەوێتە دەست ئیشی گشتی خەڵک دەکەوێتە دەستی ناکەس بەچەی کوڕی ناکەس بەچە، کەس نازانێت کێیە و ئەسڵ و فەسڵی چییە، ئەویش بە ئارەزووی خۆی خەڵک دەچەوسێنێتەوە، واتە خەڵکی بێ شەخسییەت کاروباری ئەو خەڵک و میللەتەی دەکەوێتە دەست، فەرمووی ئەو کاتە ژیان تامی نامێنێ، نابینی بە چاوی خۆت لە نیشانەکانی قیامەتە کە شەخسییەت و قەدر و حورمەتی دایک و باوک نامێنێ، فەرمووی ئیزا وەلەدەتی ئیزا وەلەدەتی الامە ربەتەها، فەرمووی وەڵڵاهی ئەولاد بە چاوی خزمەتکاری سەری دایک و باوکی خۆی دەکا چەند کچ هەیە ئێستا دایکی خزمەتکارێتی هەتا کچەکە لە خەو هەڵدەستێ کچی عازب لە شەش و لە زانکۆ و لە پەیمانگایە ئەبێ دایکی نانچەکەی بۆ حازر کە وەگات شۆ جلەکانی بۆ فشووە چەند کوڕ هەیە بە چاوی خزمەتکاری سەیری باوکی دەکا بەس بە پارە کەر پەیدا کەر بە حەماڵی بازاڕ ئێوارە عەلاگەی بۆ بێنێتەوە ئەینا هێچ قەدر و حورمەتێکی باوک و ئەولادایەتی و دایک و کچایەتی نەماوە بەداخەوە ئەوە نیشانەکانی قیامەتن کە شەخسیەت نامێنێ جاران شەخسیەت گەورەترین سەرمایەی مرۆڤ بوو کۆتای وتارەکەم بە ئەم بەسەرهاتە دێنم خۆشەویستان سرمایەی گەورەی ئێمە شخصیەتی ناو ماڵەکانمان بوو شخصیەتی کوڕ و کچەکانمان بوو پیاوێک ناوی حاجی شەریفە جا پیاوی بەڕێز حەقوا لە مێژوودا ناوی تۆمار کرێ میلەتان هیچیان لە ئێمە زیاتر نییە کە ژیاننامەی کەڵە پیاوانی خۆیان نووسیوەتەوە بەس کورد کەم تەرخەم بووە لە یەکێ لەو کتێبانە کە لای منە باسی حاجی شەریف دەکا لە دێی مۆلیتچە لە ئاغجەلەری قەزای ئەم چەمچەماڵی لای خۆمان لە قەزای چەمچەماڵ ناحیەی ئاغجەلە لە دێم وەلیدشا پیاوێکی زۆر ناودار و پیاوانە و ڕیش سپیی ئاوایی ناوی حاجی شەریف بووە کۆمەڵێ پیاوی بەڕێز و مامۆستای ئاینی میوانی دەبن شەو لەلای دەمێننەوە بەیانی کە لە نوێژی بەیانی دەگەڕێنەوە بانیژەیەک دەبێت لەسەری دادەنیشن لەسەر بانیژەکە دادەنیشن و مەڕوماڵاتیان دەبێت ئەو زەمەنە مەڕوماڵات لە پەچە دەردەکرێ و حەوشە بەجێ دێڵێ یەکێ لە کچەکانی یان لە بووکەکانی لە ئافرەتەکانی ماڵ دێ دەست دەکا بە حەوشەماڵین مام ئەو خەڵکەش ئاوا سەیری ژێرەوە دەکەن شوێنەکان وا دەبێ حاجی کە سەیر دەکا بایەکی تون هەڵدەکا خەریکە کراسی کچەکەی یان بووکەکەی هەڵدەداتەوە و ئاوەڵ کراسەکەی دەردەکەوێ ڕەنجی زەر دەبێ عرق دەردەکاتەوە هاوار دەکاڵێ یا ئەڵڵا فریام کەوی جوانەگا زەل لە پێناوی تۆدا ببەخشێ و سەدەقە بێ ئەڵێن حاجەوە چ بوو نەخۆش بووی دەست وەسە دڵیە با دڵ هیچ کارێک نەبوو وەڵاهی بە خەتەرەمە هات خێرێک ئەنجام بدەم میوانەکانی ئافرەت دەڕۆن و بە ئەمینی کوڕی دەڵە کوڕم بڕۆ جوانەگا زرد کە دابەستەیە و وەختی فرۆشتنی هاتەوە پارەیەکی مۆڵ و باشی ئەو سەردەمە دەکا کاسپی ساڵمانە بێنە سەری بڕە و بەبێ جیاوازی بەسەر فەقیر و هەژاری دێدا بە هەمووی دابەشیکە ئەڵێ باوە گیان بەسەر چاو ئێمە خاوەن ماڵ نین لە ئاستی قسەی تۆدا بەس تو ئەو خوایە ئەم خێرە لەو کاتە کتو پڕەدا بۆ ئەنجام درا فەرمووی ڕۆڵە بایەکە هات و کچەکەمیان بوو کەکەم خەریب و ئاوەڵ کراسەکەی بەدەرکەوێت لە ژێرەوە لەو کاتەدا دوعام کرد و هاوار پێم عیب و هاوارکم لەبەر چای میوانەکان وتم خوا شەرمەزان نەبن لەبەر چای ئەو پیاوە بەڕێزانە و ئابڕوم نەچێ و ئەم ئافرەتە دانیشێ بە دانیشتنەوە پەچەکە بماڵێ لەو کاتە ئافرەتەکە دانیشت و پشتی ڕووی لە میوانەکان کرد و پشتی تێکن و پەچەکەی بە ڕێک و پێکی ماڵی سبحان اللە یەک جوانەکە کرد بە خێر نەک قاچ و قلوڕ سەری بەڕووتی دەرکەوێ هەر ئاوە کراسەکەی دەرکەوێ ئێمە خاوەنی ئەم میلەتەین ئەمە دڵپیسی نییە هەتا ئەو پیاوانە هەبوون تەڵاق نەبوو لە دادگاکاندا هەتا ئەو پیاوانە هەبوون کچی خەڵک سوکایەتی پێ نەدەکرا هەتا ئەو پیاوانە هەبوون کچت هەبوایە بە حرمەتەوە دەستت ماچ دەکرا نەک هەتا مارەی دەکا واللهی ئێمە دوو ساڵی شەناسین بۆ ژن مارەکردن هەشتی شەو لە ئیمارەکە دوانزەی شەو یام هەشتی بەیانی دێتەوە مامۆستا وەڵا نامەوێ لێی وەڕز بووم دوو ساڵە تەرایم پێداوە لێی وەڕز بووم تەرای پێدام بە کچان نەبوو قەدر و حرمەت هەبوو ئەمە دڵپیسی نەبوو ئەمە حرمەت بوو ئەمە ئاڵتونێک بوو ئافرەت نەدەبوو دا دا نەدەبوو لە هەموو سەرنجۆشێک فڕێ بدرێ چاولێیە شەخسیەت چەند گەورەیە بەداخەوەم تخوا ئەو قسەیەمان لێوەرگرن وەڵی کچی وا بەڕێز هەیە وتوێتی مامەستا شوم کردو بە کوڕێکی محتەرەم هاوشانی خۆم دیندار بە ئەخلاق ئەڵێم واللهی عیبەیە حەفلەکردن ئەی هاوار شەرەفی خۆت بخەیە بەردەمی کۆمەڵە چاوبرسی بێن کچەکەت هەڵپەڕێنن واللهی عەیبەیە دوور لە ڕووی جەنابتان عەزیەکی ڕووت و قوت بەس بەناو جل و بەرگا کچەکە خۆی نایەوێ کچ بەو تەمەنە مناڵیە کوڕ بەو تەمەنە مناڵی ئەڵێ ئەوە عەیبە دایک و باوکی کچەکە ئەڵێ لەو ماڵە نایبەیە دەرەوە هەتا حەفلەی بۆ نەکەی هێندێ هەڵی نەپەڕێنن بابا عیبە تو ئەهلی مزگەوتی ئێمە ئەمە باسی شخصیەتی دیندارانە دەکەین ئەوە ڕێز نییە ڕێز ئەوەیە کە ئیسلام فەرموویەتی شخصیت لە شریعەتی خوادایە شەرعی خوا جێبەجێکە شخصیتت دەبێ شەرعی خوا جێبەجێ کە ئابڕووت پارێزراو دەبێ شەرعی خوا جێبەجێ کە عیزەتداری دنیا و قیامەت دەبیت خوا دنیا هەڕوا ڕوون نابێ هەی ئافرین بۆ ئەو خوشکانم کە هاتوچۆی ئەم مزگەوتە و مزگەوتەکانی تر دەکەن هەی دەستان خۆش بێ ئەم قسەیە لە برای خۆتان وەرگرن لەچکەکانتان باشتر کەن خۆداپۆشینەکانتان تێر و تەواوتر کەن لۆمەی لۆمەکەران نەتان لەقێنێ ئێوە خاوەنی شخصیەتن ئێوە باوک و براکانتان ڕووسوری دنیا و قیامەتن ئینشاءاللە بۆ خۆشتان سەربەرز دەبن دونیا ئەو تەعقەیە کە تیا دەژی کە بەجێت هێش گۆڕێک پێشوازیت دەکا هەموو دونیا شخصیەتی تۆ بێ واللهی گرنگە لە سەرمەرگیشا شخصیەتت هەبێ مەلایکەت بڵێ وەرە دەرەوە ئەی ڕوحی پاک بۆ لای خوایە کە لێت ڕازیە چونگە زۆر کەسی شەیە لە سەرمەرگا مەلایکە لی توڕە دەبن وەرە دەرەوە ئەی ڕوحی پیس بۆ لای خوایە کە لێت ناڕازیە پەنا بەخوا ئەچێ قەبرێکەوە ئەو چاڵە باخێک لە باخەکانی بەهەش بێت لە هەموو کۆشکی دنیا گەورەترە ئا ئەم دوو سێ کەلیمەیەش باسی دنیامان کرد با باسێکی گۆر و قیامەتیش بکەین چونکە دنیا کۆتایی پێدێ و دوێنێ لە دنیا میوان بووی لە چوارچێوەی کات و شوێنی دیاری کرا و زەنگی مەرگ لە ناکاوە لێیدا وتی کاتت تەواو سەرمایەی تەمەنی دنیات سەهۆڵێک بوو وا بوو بە ئاو ڕاستە دوێنێ ناوت هەبوو باوت هەبوو بەڵام ئەمڕۆ جیایەکی دروێنە کراو هەویە و پوڵ و پارەی گیرفان ژیان لەگەڵ کۆڕی دۆستان سەفا و سەیران گەرمێن کوێستان خەونێ بوون و بڕانەوە کە تۆ بوویتە نێچیرێک و کفن لە ئامێزی گرتی ئەوانە گشت شارانەوە دەڕامێنە لە حاڵی خۆت لەو گۆڕەی بوو بە ماڵی خۆت سەریم بەردە و ڕایەق واگڵێکی سەردە چ کونجێکی تەنگەڵانە تۆ ژووری وات قەت نەدیوە تۆ ژووری وات قەت نەدیوە لە جیاتی دا لە ڕای سەربان ڕووپۆشیان بە بەر تەنیوە وەک خانووی سەر دنیا نییە و لەگەڵ دادایان بڕیوە دە بپرسە کوا کەی ماڵ و هەیوان وایە نە پەنجەرە نە دەرگایە بواری دانیشتن نادا تەنها ژوورێکی باریکە چونکە گشت لای هەر دیوارە هەتاکو بڵێی تاریکە ئای چ ڕۆژێکی ڕەشە ئای چەندە ڕۆژێکی ڕەشە کەس لا لە کەس ناکاتەوە بۆ ساتێکیش دەرگای ماڵی ناکاتەوە گەرچی زۆر کەس بار کەوتەیە کەس دڵی کەس ناداتەوە نە هەواڵێ نە سڵاوێ نە سەردانێ نە تیمارێ نەبەخشینی قومە ئاوێ گڵ چاوی پڕ کردوونەوە تاڵاوی گۆڕی تەنیایی زۆر شتی بیر بردوونەوە ئەوە زامی شەرای مەرگەوە تاسی پێ بردوونەوە کەسێ نییە بانگی بکەی دەکوا باوک و دایک و برا تروسکەیەکی ڕووناکی بەدی ناکەی کوا شەوقی گڵۆپ و چرا پێنازانی چ کاتێکە کوا سەعاتە دێرینەکەت بۆ لە دەستت داکەنرا جگەر گۆشەی دڵسوتاوت بێناز ماون باوکی چاکیان بۆ کوێ برا ڕوتکراوی لە دنیادا پارە و نامە و هەویە و خامە چیان لێکرا جا ڕێبواران لە ڕێی نزیکی گۆڕستان یەک دەدوێنن باسی تۆ و گۆڕەکەت دەکەن دەڵێن دوێنێ هەڵکەندرا فڵان کەسی تیا نێژرا جا نازانم جا نازانم بۆ پەپولەی ڕوحی ماندوود مەنزڵی گۆڕ بەندینخانەی ترس و خەمە یان کەژاوەی ناز و ئەوین گوڵزارێکی بەهەشتییە پەنا بەخوا یاخود چاڵێکی ئاگرین مەستی خەندە و پێکەنینی یا شیوەن و ئاه و گرین دەڕاکشێ بە تەنهایی دڵنیابە تۆ مردووی وا ئەمجارەش زەوی بۆت بۆتە دایک و بۆ لەدایک بوونێکی تر لە ئامێزی خۆی گرتووی مانەوەت لەم بەرزەخەدا حەملێکی درێژخایەنە و بە نۆ مانگ بۆت تەی ناکرێ و نابڕێتەوە سەری سندوقی گۆڕەکەت بە شەیپوری دووەمی ئیسرافیل نەبێ ناکرێتەوە خۆش بە حاڵی ئەو کەسەی چەند بۆ ئەم دنیای حەزی لە شخصیەتە بۆ سەرەمەرگ و ناو ئەو گۆڕە تاریکەشەی حەز دەکا بە شخصیەتەوە بچێتە حزوری خوا کە ئەویش ئاسانە بە ڕێبازی خوا و پێغەمبەرا بڕۆ لە دینی ئیسلام لامەدە سەرفراز دەبی ئەڵلقەی شەشەمی ئەم زنجیرە واسەگە خوا تەمەنمان دا و دوعای خێرمان بۆ بکەن ئیشاڵا بە خزمەت جەنابتان دەگەینەوە لە ئەڵلقەی شەشەما و لێرەدا دواوا دەکەین لە خوای پەروەردگار خوا ڕەحممان پێ بکەی خوای ئەرحەم الراحمین بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی لە ئیسلامەکە زیاتر شارەزامان بکەی ئەوەی دەیزانین خوایە کاری پێ بکەین و عملی پێ بکەین بۆ ڕیا نەبێ و بەسەرمانیدا نەدەیەوە یا ڕبی خوا داوا لێ دەکەم ئەو کەسانی نەخۆشن خوا شیفای بەخێریان بۆ بنێری ئەو کەسانەی نەخۆشن خوایە شیفای بەخێریان بۆ بنێری خوایە ئەو کەسانی دڵ بە خەمن دڵ ئاسوودەیان کەی خوایە ئەو کەسانی مردوون لە گوناهیان خۆش بی خوایە ئەو کەسانی مردوون لە گوناهیان خۆش بی ئەو کەسانی مردویان لێبوردووە مردووە سێبوری دڵ و دەروونیان بدەی خوای ئەو کەسانەمان کە چاکین ڕاگیرا و دامەزراومان کەی لەسەر کاری جوان و چاکترمان کەی ئەو کەسانەمان کە ئەهلی ئیسلامین بەداخەوە لاڕێ بووین خوایە بمانگێڕێەوە سەر ڕێگای ڕاست خوایە ئەوانەی گومڕابوون هیدایەتیان بدەی ماڵ و منداڵمان ساڵح و خۆشمان مسلح کەی خوای پەروەردگار لێت دەپاڕێمەوە ئەوانەی ڕۆڵەکانیان ناساڵحکەن بۆیان ساڵحکەی خوای پەروەردگار ئەوەی ماڵ و منداڵی بە ڕەحمەتی هەیە لێی نەستێنی و بۆی چاکترکەی خوای ئەوەی دەرسکوس دەردەرگای ڕسق و ڕۆزی لێ بکەیەوە خوای پەروەردگار عاقبەتی هەموو لایەکمان خێرکەی